ئەرکی لە چاپدانی گەرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. بیسەرانی خۆشەویستم مەم کاتە و هەموو کاتێکتان شاد و کامران فەرمونون لەگەڵ بەشی سێهەم لە کتێبی هێنری کیسینگەر. بەشی دووهەم ئەمریکا و ئەوروپا دنیای کۆمەڵگە دیموکراتەکان لەبارەی سیستەمی جیهانییەوە سەرکەوتن بۆ فەلسەفەکەی وڵسن بوو کە پشتی بەستووە بە وابەستەبوون بە دامەزراوە دیموکراسییەکانەوە و بە چارەسەری کێشەکان لە ڕێی گفتوگۆ لە بری جەنگ. ئەو فەلسەفەیە بە سەرانسەری هەرێمەکانی باکووری ئەتڵەنتیکدا بڵاوبۆتەوە، حکوومەتەکان دیموکراتن، دەستەواژەی دیموکراسیش بە ڕاستی ئاماژەیە بۆ ئەو دەوڵەتانەی فراحیزبین و دەسەڵات بە ئاشتیانە و بە ڕێکوپێکی لە نێوانی حیزبەکاندا دەستە و دەسەکە. ئەمەش لە ناوەرۆکدا جیایە لە شوێنەکانی تر کە تیایاندا پەیڤ ڕۆڵەگێڕێت لە داڕشتنی یاساکانی تایبەت بە دیاریکردنی دەسەڵاتدار. هەر کاتێکیش دەسەڵات دەگوێزرێتەوە، ئەگەر ئەوە ڕووبدات، یان لە ڕێی کودەتاوە، یان لە ڕێی گرتنەبەری چەند هەنگاوێکی کودەتائامێزەوە ڕووەدا. لە ناوچەی ئەتڵەنتیکدا چیتر جەنگ وەک ئامرازێک بۆ کاری سیاسی پەسەند نییە. لە نیوەی یەکەمی سەدەی ڕابردووەوە بەکارهێنانی هێز، تەنها توندڕەوەکانی ئەوروپای گرتۆتەوە و لە نێوان کۆمەڵە ئیتنیکیەکاندا ڕووی داوە و دەوڵەتە نەتەوە کلاسیکیەکانی نەگرتۆتەوە. لەبەر ئەم هۆیە و بە درێژایی پتر لە نیو سەدە، شەراکەتی دەوڵەتەکانی باکووری ئەتڵەنتیک وەکو بەردێکی بناغەیی خزمەتی بە سیاسەتی دەرەکی ئەمریکا کردووە. تەنانەت دوای نەمانی یەکێتی سۆڤیەتیش شەراکەتی ئەتڵەنتیک هەردەم لای ئەمریکا پایەی سەرەکی سیستەمی نێودەوڵەتی بوو، بەدوور لە پێناسەی بەرگری هاوبەشی هەر هاوپەیمانییەکی کلاسیکیش، وڵاتانی باکووری ئەتڵەنتیک برەویان بە تۆڕێک لە ڕاوێژکاری و پەیوەندی داوە بۆ دووپاتکردنەوەی چارەنووسی سیاسی هاوبەش و بەدیهێنانی. پاش جەنگی جیهانی دووهەم، یارمەتیەکانی ئەمریکا ئابووری ئەوروپای لە داڕمان ڕزگار کرد، کاتێکیش یەکێتی سۆڤیەت بوو بە سەرچاوەی هەڕەشە، ڕێکخراوی پەیمانی باکووری ئاتلانتیک پێکهێنرا، سەرکردایەتیەکی سەربازی هاوبەش باڵی سەربازی ئەو ڕێکخراوە بوو، ئەنجومەنی باڵوێزە هەمیشەییەکانیش بە هەماهەنگی دیپلۆماسیەتێکی یەکگرتوو سازەدەن. بەم دواییانەش بە جیهانیبوون پەیوەندییە ئابوورییەکانی بە ڕادەیەک قووڵ کردۆتەوە کە پارە وەگەڕ خراوەکانی هەردوولا، ئەمریکای باکوور و ئەورووپایان بە چەند گرێیەکی نەپساوە پێکەوە لکاندووە. وێڕای ئەوەش و ئەوەی جێی سەرسووڕمانە دژەیەک لە پەیوەندییەکانی نێوان ئەورووپا و ئەمریکای باکووردا هەیە. پەیوەندییە هاوبەشەکان بەو ڕادە نەرمییە کلاسیکییە یان بگرە بەو خۆشدەستییە نەبوون وەک چاوەڕوانیش ئەکرا. ناکۆکی بۆتە مۆرکی ئازارە برەوسەندووەکانی ئەم هاوپەیمانییە، چونکە ئەو دەوڵەتانەی بۆ ماوەی پتر لە سێ سەدە کاروباری جیهانیان بەڕێوەبرد، لەناکاو خۆیان لە پێگەیەکدا دۆزییەوە لەلایەن جۆن کەنەدیەوە لە شەستەکاندا. هەوڵی ئیداری نیکسۆنیش بۆ پێناسەکردنی پەیوەندیەکی نوێ لەسەر ئاستی ئەتلەنتیک ڕووبەڕووی بەرەنگارییەکی فراوان بووەوە، بەتایبەت لەلایەن فەرەنساوە، بڵاوکردنەوەی مووشەکە ئەتۆمییەکانی ئەمریکاش بە ئەورووپادا لە هەشتاکاندا بووە هۆی هەڵایسانی کۆمەڵێک خۆپیشاندانی ناڕەزایی کە سەر لەبەری کیشوەرەکەیانی تەنییەوە. بەڵام ئێستا جیاوازیەکی گرنگ لە ڕووی چۆنایەتیەوە هەیە ئەو قەیرانانەی پێشتر لە چوارچێوەی هاوپەیمانیەکەدا ڕوویانەدا شێوەی ناکۆکی ناو خێزانیان وەرگرتبوو پەیوەست بوون بە لێکدانەوەی جۆراوجۆر بۆ مەسەلەی پێداویستیەکانی ئاساییشێکی هاوبەش کە لەسەر ئەمیان کۆک بوون بەڵام ئێستا پرسیارگەلێک لە ئارادان سەبارەت بە پێناسەکردنی ئاسایشی هاوبەش و مەبەست لێی. مەسەلەی خۆجێکردنەوەی ئامریکاش لە بەرژەوەندییە کۆلۆنیالیستیەکانی ئەوروپا لە ڕوانگەی مێژووەوە زیاتر لە نوکتە ئەچێ. تا کاتی نووسینەوەی ئەم چەند دێڕەیش هاوپەیمانە ئەوروپاییەکانمان کە لە دەرەوەی ناوچەی ناتۆدا خۆیان لە سیاسەتەکانی ئامریکا جیاکەنەوە، زۆر جاریش بە ئاشکرا لە سزاکانی سەر کوبا یان عێراق یان ئێرانەوە تا ئەگاتە سیاسەتی ئەمریکا سەبارەت بە گەرووی تایوان و پلانی دامەزراندنی سوپەرێکی موشەکی نەتەوەیی، لە کاتێکیشدا پارتە بەرهەڵستکارەکانی وڵاتیانی ئەوروپا لە ڕابردوودا زۆر جار بڕیارەکانی بڵاوکردنەوەی هێزی ئەمریکاییان مەحکومەکرد. بەڵام ڕووی نەدابوو سەرۆکی حکوومەتەکانی ناتۆ بە ئاشکرا یان لە لاشانی سەرۆکێکی ڕووسیدا هێرش بکەنە سەر حکومە ستراتیژیەکانی هاوپەیمانێک کە لە ئاسایشی خۆیاندا پشتیان پێبەستووە. لەگەڵ ئەوەیشدا کاتێک ڤلادیمێر پوتینی سەرۆکی ڕووسیا، لە ئۆکتۆبەری دوو هەزار دا سەردانی پاریسی کرد، ئەمە ڕوویدا. ئەوە بوو جاک شیراک بە ناوی یەکێتی ئەوروپاوە کە لەو دەمەدا فەرەنسە بۆ ماوەی شەش مانگ سەرۆکایەتی ئەکرد، لە کۆنگرەیەکی ڕۆژنەماوانی هاوبەشدا لەگەڵ میوانەکەی، هێرشی کردە سەر پلانی ئیدارەی کلنتۆن بۆ پێداچوونەوەی پەیماننامەی مووشەکی دژە مووشەکی بالاستیک. تێڕوانینی یەکێتی ئەوروپا و ڕووسیا چوون یەکە. هەردوولا هەر پێداچوونەوەیەکی پەیماننامەی مووشەکی دژە مووشەکی بالستیکی چاوەڕێکراومان ڕسوا کرد. پێمان وایە پێداچوونەوەیەکی لەم جۆرە مەترسی بڵاوبوونەوەی پێوەیە کە ئەبێتە مایەی مەترسییەکی گەورە بۆ پاشەڕۆژ. مەزنترین تەحەدایش ناردنی تیمێکی ئاشتکردنەوە بوو لە یەکێتی ئەوروپاوە بۆ زانینی ئەگەرەکانی هێورکردنەوەی باری گرژی نێوەدورگەی کۆریا. ئەرکێکی تەواو پێچەوانەی ئەو سیاسەتەی ئەمریکا کە بەر لە تەنها دوو هەفتە سەرۆک بوش ڕایگەیاندبوو. نکۆڵی لە لایەنە چاکەکانی دوو بۆچوونەکە ناکرێ، بەڵام کەمێک ددان بە خۆداگرتنیش لە ناوچەیەکی ڕوو لە تەقینەوەدا کە هەموو مەترسییە سەربازییەکانی یەخەی وڵاتە یەکگرتووەکانی گرتۆتەوە، کارێکی شیاوە بوو. کاتی شەڕی سارد ئەگوترا کە تەکامولی ئەوروپا ڕێگایەکە بۆ بەهێزکردنی شەراکەتی ئەتڵەنتیک. ئەمڕۆش زۆر لە هەوادارانی ئەو تەکامولە ئەڵێن ڕێگایەکە بۆ هێنانەکایەی هاوسەنگییەک لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا. ئەو نیشانەیەی هێزی سەربازی یەکێتی ئەوروپا جیا ئەکاتەوە و کە لە ساڵی دوو هەزار و سێ وە دەرەکەوێ، بناغە دانانە بۆ توانایەکی کارکردن لە دەرەوەی چوارچێوەی ناتۆدا. هەر لەو بارەیەوە یۆشکا فیشەری وەزیری دەرەوەی ئەڵمان ڕایگەیاند کە لە ئێستە بەدواوە نەتەوەیەکگرتووەکان ڕۆڵێکی مەزنتر ئەگێڕێ لە سیاسەتی دەرەوەی وڵاتەکەیدا و هەندێک جار ئەو ڕۆڵە لە ڕۆڵی نایتۆیش مەزنترەبێ کاتێک هاوپەیمانیەکە پێکهات توخمی یەکخەر بریتی بوو لە سیاسەتی هاوبەش بەرامبەر یەکێتی سۆڤێت ئەمڕۆژ هاوپەیمانە سەرەکیەکانی هەردوو لای ئەتلەنتیک بە دوای پێناسەی پەیوەندیە تایبەتەکانی خۆیاندا گەڕێن لەگەڵ مۆسکۆدا لە کاتێکیشدا مەرج نییە تەقەللاکانیان لە دژی یەکتری بن بەڵام هیچیان لەو تەقەلایەنەدا هێندە بە گەرمی لە خەمی بۆچوونی هاوپەیمانەکانیاندا نین ئەوەی هەوڵی بۆدەن فراوانکردنی ڕێگا تایبەتەکانی خۆیانە وەک سیاسەتێکی خۆپاراستن لە مەترسیەکانی یەکتر بە بەدەستهێنانی دۆستایەتی مۆسکۆ ئەوەش کە وەک سیاسەتێکی هاوبەشی هاوپەیمانیەکە بەرامبەر رووسیا تێئەپەڕێنرێ تەنها لێکدانەوەیەکی زیاتر عاتیفیانەی کەسێتی سەرکردەی ئێستای ڕووسیایە، لە سەردەمێکدا بۆریس یەڵتسن و ئێستاش ڤلادیمێر پوتین لانی کەم وەک بنەما، ئەمەش ئازادی ئەدات بە هەر هاوپەیمانێک کە سیاسەتێکی نەتەوەیی پەیڕەو بکا بە گۆرەی پێوەرێکی دەروونی، هەتا ساتی نووسینەوەی ئەم چەند دێڕەیش هەردوو لای ئەتلەنتیک لە ڕێگایەکی داخراودان سەبارەت بە چۆنیەتی دەستپێکردنی دانوستانێکی نوێی بازرگانی هەمەلایەنە لە چوارچێوەی ڕێکخراوی بازرگانی نێودەوڵەتیدا یان سەبارەت بەوەی ئایا دەستپێکردنی ئەو دانوستانە پێویستە چونکە هەردوولا لە ناوخۆیاندا لەسەر ناوەرۆکی پرۆسەکە و ڕێگاکانی بە ئەنجام گەیاندنی ناکۆکن. ڕووبەڕووبوونەوەیەکی دیکەش لە ئاسۆدا دیارە کە پەیوەندی بە سیاسەتی وزەوە هەیە بە تایبەت ئەگەر نرخی نەوت هەر لە بەرزبوونەوەدا بێ. ئەوەی زیاتر مایەی نیگەرانییە نەمانی پێکگەیشتنی مرۆیی نێوان هەردوو کەناری ئەتڵەنتیکە. سەرەڕای قەبارەی سەردانەکان، دوو لایەنەکان کە تا ئێستا لە وێنەی نەبووە، چونکە زۆرێک لە ئەوروپایی و ئەمریکاییەکان ئێستا زیاتر لە هەر کاتێکی پێشتر سەردانی کیشوەری بەرامبەرەکەن، بەڵام هەموو ئەوانە لەناو قاوغێک لە لێکدانەوەی پێشوەخت یان لە پەیوەندی پیشەییدا ئەجوڵێنەوە. بەبێ بەدەستهێنانی هیچ شتێک لەبارەی زانستی مێژوویی یان لەبارەی بەها هەست پێنەکراوەکانی کەنارەکەی تری ئەتلانتیک بزانن. ئەوەی نەوەی ئێستای ئەمریکاییەکان ئەیزانن زیاتر بەرهەمی گرێبەستە بازرگانییەکانە تا بەرهەمی پەیوەندییە سیاسی و کولتوورییەکان. لەولایشەوە زۆربەی ئەوروپاییەکان، وڵاتە یەکگرتووەکان لە ڕێی کەناڵەکانی میدیاوە بە وڵاتی حوکمی لە سێدارەدان و سیستەمێکی وەکوو ئەگوترێ نەشیاو بۆ بیمەی تەندروستی و ژمارەیەکی زۆری زیندانییە ئەمریکاییەکان ئەناسرێ و زۆر شتی تریش لەو جۆرە بیرو باوەڕانە. سەرکردە سەرەکیەکانی ئەوروپا گەیشتنی جۆرج دەبلیو بوشیان بۆ سەر دەسەڵات وەک ئامرازێک بەکارهێنا بۆ جەخت کردنەوە لەسەر پابەندیان بە پەیوەندیەکانی ئاتلەنتیکەوە. بەڵام ئەو پرسیارەی بێ وەڵام ماوەتەوە ئەوەیە، کە ئایا هاوپەیمانییەکە هێشتا گوزارشتە لە چارەنووسێکی هاوبەش یان تۆڕێکی ڕزگاربوونی سیاسەتە نەتەوەیی و ناوچەییە پێویستەکانە. زەقترین تەحەداش کە ڕووبەڕووی سەرکردەکانەبێتەوە لە هەردوو کەناری ئەتڵەنتیک وەڵامدانەوەی ئەم پرسیارەیە. وەرچەرخانی پەیوەندییەکانی ئەتڵەنتیک. سیاسەتگەلێکی دیاریکراوی چەند سەرکردەیەکی تاکڕەو نییە کە بۆتە هۆی لە ڕێلادانی پەیوەندیەکانی ئەتلەنتیک، بەڵکو ئەو سیاسەتانە گوزارشتن لە چوار گۆڕێنکاری بنەڕەتی لە پەیوەندیە کلاسیکیەکاندا، هەڵوەشانەوەی یەکێتی سۆڤیەت، یەکخستنی ئەڵمانیا، تەشەنەکردنی ئەو ڕێبازەی وەک ئامرازێکی سیاسەتی ناوخۆیی مامەڵە لەگەڵ سیاسەتی دەرەکیاکا، پشکوتنی ناسنامەی ئەوروپی. لەو کاتەوە کە ئەمریکا چووە جەنگی جیهانی یەکەمەوە لە ساڵی هەزار و نۆ سەد و حەڤدە دا، سیاسەتی ئەو وڵاتە تەرکیز دەکاتە سەر دداننان بەوەدا کە بەرژەوەندی جیۆپۆڵەتیکی لەوەدایە ڕێ نەدات بە هێزێک کە چاوەڕێی لێ ئەکرێ دوژمنکار بێ. ئەوروپا کۆنترۆڵ بکا. بۆ بەرگری کردن لەو بەرژەوەندیەش وڵاتە یەکگرتووەکان لە پاش جەنگی جیهانی دووهەمەوە وازی لە گۆشەگیریە کلاسیکیەکەی خۆی هێنا و کەوتە ململانێیەکی درێژخایەن لەگەڵ یەکێتی سۆڤیەت. ئەوروپا لە هەردوو بۆنەکەدا بە ڕۆڵی ئەمریکا خۆشحاڵ بوو. تەنانەت لەو کاتەیشدا کە هاوپەی مژدەبەخشی و ڕوو وەرگێڕان بە لای هاوتاکردنی سیاسەتی دەرەکی لەگەڵ چاککردنی خووڕەوشت، ئەو سەرکردانەی نیگەرانە کرد کە مێژووی نیشتیمانی لایەنی چاکەی نیازە سنووردارەکانی فێرکردبوون. هەروەک هەستکردن بەوەی هەڕەشەی یەکێتی سۆڤیەت، بە هەوڵێکی هاوبەشی وڵاتانی ئەتلەنتیک و بە خزمەتپێکردنی بەرژەوەندیە تایبەتیەکان نەبێ لە پێناوی سوودی هاوبەشدا بەرەنگاری ناکرێت ئەو هەستە ئەم پێکهاتەیی ئێستایی هاوپەیمانیەکەی لێکەوتەوە کە ڕەنگە مەزنترین کاریگەری لەسەر مێژوو هەبوو بێ. لەو پرۆسەیەدا ئارەزوویەک لە هەردوو لای ئەتڵەنتیکدا دەرکەوت و چوارچێوەی کلاسیکیانەی بەرگری هاوبەشی تێپەڕاند. ئەندامانی هاوپەیمەنی ئەتڵەنتیک خۆیان وەها دائەنا کە تەنها کۆمەڵێک بەرژەوەندی هاوبەش نین، بەڵکو سەر بە کۆمەڵگایەکی دانسقە و تایبەتن، لەگەڵ بەهاگەلێک، بەڵام نەمانی مەترسی سۆڤیەت کایە دیپلۆماسییە نەتەوەییە کلاسیکی و سیاسەتە ناوخۆییەکانی بوژاندەوە، ئەمەش دواتر لەم بەشەدا لەسەری ئەدوێین. یەکخستنی ئەڵمانیا ئەو ئارەزوانەی خێراتر کرد یەکێک لە گەڵتە جاڕیەکانی مێژوو دەرکەوتنی ئەڵمانیایەکی بەهێزترە لە پەیوەندیەکانیدا لەگەڵ دراوسەکانی پاش هەر جەنگێکی جیهانی هیچ شتێکیش لە سەرەنجامەکانی ئەو جەنگانە ڕوونتر لاوازی پێشبینیەکانی مرۆڤ دەرناخا. ئەڵمانیا لە هەڵگیرساندنی جەنگی یەکەمدا زۆر کارا بوو، ئەگەرچی دەوڵەتی ئەوروپایی تر هەبوون هەلەکەیان قۆستەوە، هەروەها تاکە هۆکاری هەڵگیرسانی جەنگی دووهەمیش بوو کە ئەیویست ئەوروپا و ڕەنگە جیهانیش کۆنترۆڵ بکا. ئەگەر ئەڵمانیا لەو دوو جەنگەوە نەگلایە ڕەنگ بوو بە شێوەیەکی ئۆتۆماتیکی دیارترین پێگەی بگرتایە کە ئێستاش خەریکە بەهۆی توانای ئابووری و چالاکی گەلەکەیەوە ئەگاتە ئەو پێگەیە ئەمە سەرەڕای ئەندێشەکانی دوو شکست و داگیرکردنی خاکەکەی لەلایەن هێزی بیانیەوە و دابشکردنی بەسەر دوو دەوڵەتی ناکۆک و بە گژێکداچوو بۆ ماوەی پتر لە چل ساڵ شکستپێهێنانی نازیەت و دابەشکردنی وڵات و تێپەڕینی هێڵی سنووری شەڕی سارد بە چەقی ئەو وڵاتەدا، دامەزرێنەرانی دیموکراسی ئەڵمانیایی نوێی وا لێکرد بڕوا بەوە بێنن کە ئەبێت خۆیان لە هەموو ڕەوتێکی نەتەوەیی گۆشەگیر بەدوور بگرن. ئەڵمانیا کە دواهەمین دەوڵەتی ئەوروپا بوو یەکبگرێ، بزووتنەوەیەکی میللی نەیکردووە بە نەتەوە، بەڵکو جاڕنامەیەکی میرەکانی هەرێمە ئەڵمانییە جیاجیاکان کە پێکهێنانی دەوڵەتیان لە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و یەک دا ڕاگەیاند. ئەو میرانەش دوای سەرکردایەتیی پرووسیا کەوتبوون کە بەر لە پێنج ساڵ بەزاندبوونی، بە پێچەوانەی دەوڵەتە ئەورووپاییەکانی تریشەوە، نەتەوەگەرایی و دیموکراسی لە زۆربەی ماوەکانی سەدەی ڕابردوودا بە دوو ڕێڕەوی جیاوازدا زۆر جاریش دژ بە یەکدا لە برەودا بوون هەر بۆیەش نەتەوەگەرایی ئەڵمانیایی ئەو گیانە ڕۆمانسی و سۆزداریە دا ڕووتاوەی هەبووە لە هەموو شتێک بەر لە هەموو شتێکیش نەتەوەگەرایی ئەڵمانیایی گیانی خۆگونجاندنی نەبوو ئەمەش ئەو کێشە ستراتیژیانەی کە پەیوەست بوون بە پێگەی جوگرافیایی ئەڵمانیاوە لە چەقی ئەوروپادا، کردنی بە سەرچاوەیەکی هەمیشەیی نائارامی لەو کیشوەرەدا. بەشبەشبوونی ئەڵمانیا بە درێژایی دوو سەدە و هەتا یەکگرتنی وڵات لە ساڵی 1871 دا بەسەر دەیان میرنشینی بچووکدا، بواری ڕەخساند بۆ دراوسێکانی کە لەسەر خاکەکەیدا لەسەر تەرازووی هێزەکانی ئەوروپا کێبەرکێ بکەن. پاش یەکگرتنەوەش ئەڵمانیا چووە تایەکەی ترەوە واتە کەوتە هەوڵی دەستخستنی ئاسایشی خۆی دژ بە هەموو دراوسێکانی پێکەوە بەڵام ئەگەر ئەڵمانیا بایی ئەوەندە توانای هەبێ هەموو دراوسێکانی پێکەوە کە هەمووشیان هاوپەیمانی یەکبن ببەزێنێ ئەوە بە دڵنیاییەوە توانێ بە جیاجیاش بیان بەزێنێ بۆیە تەقەلای ئەڵمان بۆ دەرچوون لەو ئاستەنگە ستراتیژەی تێکەوت بوو ناخۆشترین مێردەزمەی بەسەرداهێنا ئەوە بوو هەموو دراوسێکانی لە دژی ئەم چوونە بەرەیەکەوە ئەوەتا بە درێژایی چەندین سەدە ئەڵمانیا لە هاوکێشەی ئاشتی لە ئەوروپادا یان زۆر لاواز یان زۆر بەهێز بووە. لە کۆتاییدا ئەم مەسەلەیە تەنها دووجار لە مێژووی ئەڵماندا چارەسەر کراوە، لە سەرەتاکانی یەکگرتنی وڵاتدا لە سەدەی نۆزدەهەمدا لەسەر دەستی ئۆتۆ ڤۆن پیسمارک، پاش جەنگی جیهانی دووهەمیش لەسەر دەستی کۆنراد ئەیدنهاوەر و جێگرەوەکانی لە ڕاوێژکارانی کۆماری فێدراڵی. بسمارک ڕێگای دابینکردنی ئاسایشی بە لێهاتوویی دیپلۆماسی هەڵبژارد هەروەک هەوڵیدا پەیوەندەکانی نێوان وڵاتە ئەوروپاییەکان بە جۆرێک ڕێک بخە کە ئەڵمانیا لە هەر ڕکابەرێکی مەزەندەکرا و ڕێگای زیاتر لە بەردەمدا بێت هەر بەوەش ڕێی لە دروستبوونی هاوپەیمانانی دوژمنکارانە گرت ئەم کارە مەزنەی بسمارک بەو هەموو وردی و ئاڵۆزییەوە کارێکی دژوار بوو لای جێگرەوەکانی کە لێهاتوویی دیبلۆماسییان گۆڕییەوە بە پێشبڕکێی خۆپڕچەککردن و بەهۆی زۆر بەکارهێنانی هێزی بازوویانەوە گلانە جەنگی جیهانی یەکەمەوە. ئایدنهاوەر و جێگرەوەکانی شکستێک و دابەشبوونێک و ئەڵمانیایەکی تێکشکاویان بە میرات بۆ مابۆوە. کە لە ئەنجامی دوو جەنگدا تاڵاوی گۆشەگیری چشت بوو. ئەمان زانیان کە ڕفتاری ئەوە و پێشی ئەڵمانیا بایی هێندە بێ متمانەی کردبوو نەتوانرێ شێوازە بلیمەتانەکەی بسمارک بەکاربهێنرێتەوە کە ئارەزوی ڕۆمانسیانەی ئەڵمانەکانیش بەهێزترە لەو هەستی خۆگونجاندنەی دیبلۆماسیەتی بسمارکی لەسەر دامەزرێنرابوو. بەهەرحاڵ، ڕووداوەکان و داگیرکردنی وڵات لەلایەن هاوپەیمانانەوە نەیانهێشت دیپلۆماسییەتێکی نەتەوەیی سەرهەڵبداتەوە. وێڕای درێژەکێشانی دابەشبوونی ئەڵمانیا بەهۆی شەڕی ساردەوە بۆ دەیان ساڵ، کۆماری فێدراڵی توانی جەخت لەسەر ڕۆڵی خۆی لە ئەتڵەنتیکدا و هەروەها لەسەر ئەرکە ئەورووپاییەکانی بکاتەوە. هەروەک بە پشتگیریکردنی سەرکردایەتی ئەمریکا لە پەیمانی ئاتلانتیکدا لە هەوڵدا بووە بۆ دابینکردنی ئاسایشی خۆی لە بەردەم گوشارە سەربازییەکانی سۆڤیەتدا، بە پەسەندکردنی بنەمای سەرکردایەتی سیاسیی فەرەنسایش بۆ تەکامولی ئەوروپا، لە خەباتدا بووە بۆ پچڕینی شەرعیەت دژ بە ئەڵمانیی ڕۆژهەڵات کە لە فەلەکی سۆڤیەتدا بوو. کۆماری فێدراڵ دوای تێپەڕینی چەند دەیەیەک بەسەر خۆبەدەستەوەدانی بێ قەید و مەرجیدا بە گێڕانی ڕۆڵی لاوەکی لە چوارچێوەی ناتۆدا شانبەشانی وڵاتە یەکگرتووەکان و لە چوارچێوەی ئەوروپادا شانبەشانی فەرەنسا وەک بەهێزترین هێزی سەربازی و ئابووری لە ئەورووپادا و وەک هەوێنی بنەڕەتی هاوکاری ئاتلەنتیک سەری هەڵدایەوە. لە یەکەمین قۆناغەکانی شەڕی سارددا پەیڕەوەکەی ئەیدنهاوەر بەرەنگارییەکی زۆرە کرا. پارتی سۆسیال دیموکرات کە پێشتر بەرەنگارییەکی قارەمانانەی نازییەکانی ئەکرد و چەندین کەسایەتی پایەبەرزی لە سیاسەتمەدارانی ئەڵمان لەخۆگرتبوو، بە شێوەیەکی سەرەکی گوزارشتی لەو بەرهەڵستییە ئەکرد. لە یەکەمین ڕۆژەکانی لەدایکبوونی کۆماری فیدراڵیشدا سەرکردەکانی ئەو کۆمارە داوای سیاسەتێکی نیشتیمانیی پرسەباریانە کرد، بە واتایەکی تر پێشنیازی ئەوەیان کرد لە پێناوی یەکێتیدا واز لە پەیوەندییە سەربازییەکانی ڕۆژئاوا بهێنرێ. لە حەفتاکانەوە پارتی سۆسیال دیموکرات بە بێرۆکەی تێهەڵکێشبوونی ئەڵمانیا لەگەڵ ڕۆژئاوا قایل بوو، دوو ڕاوێژکاری لێهاتووی سەر بە سۆسیال دیموکراتەکانیش، ڤێلی براندێت و هێلمۆت شمێدت، کاریان بۆ ئەوە کرد پەیوەندییەکانی ئەڵمانیا بە ئاتلانتیک و ئەوروپاوە بەهێز بکەن. ئەگەرچی ئامادەییەکی زۆریشیان تێدا بوو بەدوای ڕێگای تردا بگەڕێن لەگەڵ ڕۆژهەڵاتی کۆمۆنیستدا، ئەمەیش بە پشتیوانی ئەمریکا کە سەرەتا دوودڵ بوو بەڵام پاشتر قایل بوو. کرانەوەی براندێت بە ڕووی ڕۆژهەڵاتدا بە دانوستان لەگەڵ مۆسکۆ بوو بە هۆی قایلبوونێکی ڕەسمی بە دابەشبوونی ئەڵمانیا و دانانی بناغە بۆ ڕێکەوتننامەیەکی چوار قۆڵی سەبارەت بە بەرلین کە لە ساڵی 1970ەوە هەڕەشەی لەسەر شارەکە لابرد. بایەخدانی لە سەرەخۆی ئەڵمانیا بە ڕێگەی ڕۆژهەڵات وەکو ڕێگەیەک بۆ یەکگرتنەوە و پەیڕەوی جیاوازی پارتی سۆسیال دیموکرات لە داڕشتنی ستراتیژی سەربازیدا، پێکەوە بوونە هۆی لەکارخستنی شمیلتی ڕاوێژکار لەو کاتەدا کە بەپێی بڕیارێکی ناتۆ لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و دوو دا لە ئامادەکاریدا بوو بۆ بڵاوکردنەوەی مووشەکە ئەمریکاییە ناونجیەکان لەسەر خاکی ئەڵمانیا. لە لایەکی جیا کردنەوە ئەوەش بە زۆری ئەگەڕێتەوە بۆ ئەوەی ڕووداوەکانی پاش شەڕی سارد بەسەر ناکۆکیەکانی هەشتاکاندا زاڵبوو بوون. لایەنگری نوێی نێودەوڵەتی بە جیا لە گەڕانەوەی پارتەکە بۆ سەر دەسەڵات بووە هۆی جەخت کردنەوەی زیاتر لەسەر بەرژەوەندی نەتەوەیی ئەڵمانیا کە مەترسی هێرش لە ڕۆژهەڵاتەوە لە لایەن یەکێتی سۆڤیەتەوە بە هۆی هەڵوەشانەوەی سۆڤیەتەوە هێور بووەوە و کە یەکگرتنەوە لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد دا ئەڵمانیای ڕۆژهەڵاتی سەر بە سۆڤێتی تێکشکاند. هاوسەنگی سیاسی لە چوارچێوەی ئەوروپا و ناتۆدا لە ڕەگ و ڕیشەوە گۆڕا، چونکە ئامادەیی ئەڵمانیا بۆ ئەوەی بە ڕۆڵێکی لاوەکی لە ناتۆ و ئەوروپادا قایل بێت کزتر بوو، لەگەڵ گەڕانەوەی گۆڕی ڕووسیاشدا نیازی کلاسیکی پێکهێنانی پەیوەندییەکی تایبەتی ئەڵمان لەگەڵ ڕووسیادا سەری هەڵدایەوە. پێبەپێی پشتبەستنی کەمتری ئەڵمانیا بە وڵاتە یەکگرتووەکان لە مەسەلە ئەمنییەکاندا و بە فرەنسا لە مەسەلەی پچڕینی شەرعییەتدا، پێدەچێ سێ ڕەوتی سەرەکی سەرهەڵبدەن. ڕەقی نواندنی زیاتر لە چوارچێوەی پەیمانی ئەتڵەنتیک و لەناو دامەزراوەکانی ئەورووپادا زەقەبێ. ئەڵمانیاش پەیتا پەیتا هەوڵەدات لە ئەوروپادا ئەو ڕۆڵە بگێڕێ کە فەرەنسە سوورە لەسەرەوەی ئەوروپا بە گشتی لە پەیمانی ئاتلانتیکدا بیگێڕێ. ئەڵمانیا کەمتر ئامادەیی تێدا ئەبێت پەیوەندیەکانی بە وڵاتە یەکگرتووەکانەوە بە هۆی پێشنیارەکانی فەرەنساوە لە مەڕ پەیوەندیەکانی ئاتلانتیک بخاتە مەترسیەوە. بەو پێیەش سنوورێک لە بەردەم جێبەجێکردنی گوتاری فەرەنسادا دائەنێ. پێ بە پێی برەوسەندنی ڕێژەیی ڕۆڵ و هێزی ئەڵمانیا و لەگەڵ دەرکەوتنەوەی ڕووسیا تەمای نزیکبوونەوەیەکی ڕووسی ئەڵمانی دێتە پێش، پایەکانی ئەو نزیکبوونەوەیەش نەریتی بسمارکە کە ئەڵێت، هەردوو وڵات تا لەیەک نزیک بن گەشە ئەکەن و تا لەیەک دوور بن ئەناڵێنن. ئەم ئارەزووانە تەنها لە ناوەندەکانی پارتە دەسەڵاتەکاندا سووڕ ناخۆن، تازەترین نەوەی ئەڵمان ئازارەکانی دوای شەڕی ساردیان نەچەشتووە. بێجگە لە ئەزموونی نازیەت، هەروەک بەشێک لە سێ بەشی وڵاتە کۆمۆنیستەکان، تەنها لە دوا دە ساڵی سەدەی بیستەمدا نەبێ بەشدارییان لە هیچ پرۆسەیەکی دیموکراسیدا نەکردووە. بۆیە ئەگەری زۆر هەیە جۆرێکی نوێی نەتەوەگەرایی برەو بسێنێ کە لە ڕووی سەربازییەوە دوژمنکارانە نەبێ بەڵام دژی ئەو تایبەتمەندیانە بێ کە گرێ دراون بە ڕابردوویەکیەوە زۆربەی هەرە زۆری ئەڵمانەکان ئاگایان لێ نییە سووریشە لەسەر ڕۆڵێکی سیاسی بۆ ئەڵمانیا کە لەگەڵ توانا ئابووری و سەربازییەکانیدا بگونجێ. ئەم ڕەوتانەی سەرەوە، دەوڵەتە ئەوروپاییەکان بەرەو دۆستایەتی بەستن لەگەڵ ڕووسیادا بە کێشەکەن، بەشێک وەک کاردانەوە بەرامبەر باڵادەستی ئەمریکا